حوکمی پانتۆڵە پێکردن چییە لە ڕوانگەی ئادابی ئیسلامیدا ئەگەر تەسک نەبێ براگیان تەسک نەبێت ئەوە دروستە انشاءله تعاالە ئەو حەدیسی کە دوێنێ باست کرد ئەوەی سزای زیناکارە ئایا کەسێک زینا چاو یان گوێ بکات ئەو سزایە ئەیگرێتەوە نەخێرەوە ناگرێتەوە والفرج يصدق ذلك أو يكذبه نەخێر تاوەکو بە فەرجی زینانەکە ئەو عقوبەیە نییە بەڵام ئەوی تریش هەر گوناها پەنا بەخوای گەورە ئەمە بەڵێ ئێستا پێمان گەیشتوە دیارە خەبەرون عاجل نازم لە ڕوودا و نووسراوە لە NRT نووسراوە طبعا لە هیچیان نەنووسراوە بەس دەڵە خبرێکی عاجلە کە دوایە تۆ گوایە من لەگەڵ مەسوولەکان کۆ دەبمەوە و دانیشتنم لەگەڵیان هەیە حسبی الله و نعمل وەکیل تێگەیشتی هیچ نەما درۆ و بهتان و بێگومان برا لەم وڵاتەدا بژیت مەسئولێکیش دەبینیت بانجیش دەکرێیت قسەش دەکرێت ئەمما خی پەرۆدگار لەسەر عرش ئاگادارە غەیری مەسلحەتی دینی خوا ئەو دینە حەقە کە قورآن و سنەتە بۆ هیچ شتێک بە فەزلی خی پەرۆدگار من بە هیچ مەسولێک نەگەیشتم و لەگەڵ هیچ کەسێک دانەنیشت و واقعیش واقعی حاڵیش دیارە الحەمدلله ئەمما کەسانێک کە بەڵگەیان پێ نەما لە بەرامبەر حەقدا دەچێت لەولاوە بهتانێک و لەولاوە شتێکی ترت بۆ دێنێتە ئاراوە بە تەنها نوێژ دەکەن بۆ خۆیان خێرێکی گەورەیان لەدەست دەچێت ئەوەی کە نایەت نوێژی جەماعات کاو لە پشتەوە دانیشتووە جا قورآن بخوێنێ یا بۆ خۆی نوێشکە هەر خێرێکی گەورەی لەدەست چوە و ئەو خێری شەو نوێژەی بۆ نانووسرێت ئەگەر لە دوای ئیمامێکەوە نوێژ بکەی 23 ڕکعات بکات و ئێمەش یانزە ڕکعات بکەین ئایا ئەوە دەبێتە مخالفە ئیمام نابێتە مخالفە ئیمام بەڵام هەمووشی بکەین شاءڵە هەر دروستە دەڵێن سەلەفەکان لە وەلا و بەڕا تێنەگەیشتون و تێکەڵیان کردووە ئایا تا چەند ئەمە ڕاستە وەلا ینی دۆستایەتی و خۆشویستن بەڕائیش ینی ڕق لێبوونەوە و دژایەتی کردن ئەگەر سەلەفیەکان ڕقیان لە مسلمانە و دژایەتی مسلمان دەکەن و دۆستا و کەسی کافریان خۆش دەوێ و دۆستایەتی کەسی کافر و مشریک دەکەن ئەوە ڕاست بەڵام ئایا لە واقع داوایە نەخێر ئەو کەسانەی کەوا دەڵێن لێیان تێکەڵ بووە ئەوان وا تەسەور دەکەن کەسێک کە وتی من مسلمانم تۆ نابێ پێی بڵێ قاچت خواردانە کە هەروا دوت کاکە تۆ ڕقت لە مسلمانە کاکە بۆ دژایەتی مسلمان دەکەن کاکە دژایەتی مسلمانی چی دەکەن برای بەڕێزم ئەی ئەمر بە معروف و نەهی لە منکار ئەوە ئەسڵێک نیە لە ئەسڵی دینەکەمان کە تۆ باست کرد بڵێ وڵا ئەو شتە غەڵەتە تێگەیشتی کاکە ئێوە دژی مسلمانانن بۆ باس لە مسلمانان دەکەن ئەوجا بەلای ئێمە براگەن ئەو کەلیمەی مسلمانان خۆی لە خۆی داگوشەیەکی غەڵەتە کەوا دەگوترێ بۆ ئایا بەس کۆمەڵ و یەکگرت و بزوتنەوە مسلمان لە وڵاتە خەڵکی تر خەڵکی ئەم وڵاتە هەمووی کافرە بەس ئەوان مسلمانن ئەگەر وا بڵێن ئەو مصیبەتێکی زۆر گەورەیە بەڕاستی ئەگەر واش نەڵێن دەڵێن ئەم وشەیە لادەن یهودین جوولەکان نەسرانین چین یعنی بۆیە برا بەڕێزەکەم کە ئەم قسەیە دەکرێت بۆچی دەکرێت چونکە ئێمە ناڵێن وڵا کاکە فلان و فلانەوانە هەموو کافرن مەلعونن خوێنیان حەڵاڵە چکەوان ناڵێن نەوەڵاوا ناڵێن بۆوە بڵێن برا وتومانە هەر کەسێک کە بە دینی خوا ڕازینە بێ کافرە هەر کەسێک لە دینی خی پرودگار لادا تاوانبارە تاوانیش دەرەجاتی هەیە ئەمما ئێمە بڵین ئەوەی لە حزبی ئیسلامیدایە ئەوە مسلمانە ئەوەی کە لە حزبی ئیسلامی دانەبێ یا لە حزبیش تدابێ و کافرە قەت ئەوە ناڵین فنا بەخوای پرودگار ئەو جارە ئەوانش کە وایان بە ئێمە دەوت داوا لە ئێمە دەکەن وا بڵین کو ئێستا خۆیان پەشیمان بوونەتەوە لەوە لە واقعی حاڵدا لە واقعی حاڵدا پەشیمان بوونەتەوە ئەوەتە لە پەرلەمان بەیەکەوە دادنیشن وەکو برا ماشاءله حەچ موو بەبینیانەوە ناچێت تێگەیشتی ئەی کوا وەلاو بەڕای ئەوان لە شوێ چی بەسەر هاات لە دەرەوە ئەوانە کافرن مەلعونن دژی مسلمانانن زۆڵ مستەم دەکەن لە ناویشەوە کە بەیەکەوەن هیچ مشکی لە نیوەڵا برای یەکترن و بەیەکەوە چۆن بتوان وڵاتەکە بەڕێوەبرین ئێمە دوو وەجهمان نییە یەک ڕوومان هەیە یەک ڕوو یەک وەجهمانەیە بە فەزلی خی گەورە خەڵک مسلمانە الحەمدللا خەڵکی وڵاتەمان گوتمان جگەلەوانەی کە دینی تریان هەیە ئیسلامیش دەرەجاتە و تێگەیشتی ئەوەش کە منکەڕ بکە غڵت کا دەڵێن غڵت تێگەیشتی برا جا کابرا لە هەر حیزبێکدا بێ یا لە حیزبیشدا نەبێ غەڵەت غەڵەتە دەڵێن غەڵەت ئەمما کە وەلا و بەڕا ئەوە بێ ئەوەی کە لە حیزبە ئیسلامیەکەدا کاکەمە هەر مەلایکەتن ئەمانە بەرماڵیان لە ئاسمانە ئەوەش کە لە حیزبی تردا بێ لە حیزبی ئیسلامی دانێ ئەوانە مەلعون و کافرن ئەو کاتە وەلا و بەڕامان تەوا بێ ئێمە وا لە وەلا و بەڕا نەگەیشت ئەوە غەڵەت ئەوە فکرەیەکی تەکفیری و توندڕەوێتیە پنا بەخوای گەورە نعوذ بالله أن نكون من الجاهلين والحمد لله وصلى الله وسلم على رسول الله